فالحاملات وقرا ئینجا بە هەڵگرانی باری قورس و گران لە هەڵمی ئاو فالجاریات یسرا هەروەها بەو هەورانە کە بە ئاسانی بە ئاسماندا لە شوێنێکەوە دەگوێزرێنەوە بۆ شوێنێکی تر یاخود سوێن بەو کەشتیانەی بە ئاسانی بەسەر ئاودا دێن و دەچن. سوێن بە ئاسمانی خاوەن ڕێگە و ڕێک و پێک و ڕازاوە. ئینەکم لەفی قەول موختەلیف. بێگومان ئەی خودانەناسان، ئێوە لە گوفتارێکی بێسەر و بندان کە دوورە لە ڕاستی و حەقیقەتەوە. یوفەک عنه من ئوفیک. ئەو ڕۆژە کە بەرپا دەبێت بە ئاگر دەبرژێنرێن، پێیان دەوترێت، بچێژن ئەو بەڵایەی کە بەسەر خۆتان هێنا، ئەمە ئەو سزا و ئازارەیە کە بە گاڵتەوە پەلەتان لە پێشهاتنی دەکرد. ان المتقین فی جنات وعیون بەڕاستی پارێزکارانیش لە باخەکان و کانیاوەکانی بەهەشتدا ژیانی خۆش دەبەنە سەر. بەڵگەی بێ سنوور هەیە لەسەر زانایی و بەتوانایی و جوانکاری زاتی بەدیهێنەر ئایا ئەوە بۆ بیناییتان ناخەنە کار وفي السماء رزقكم وما توعدون سەرچاوی ڕسق و ڕۆزیتان لە ئاسمانەوەیە لە خوددا داوا بکەن هەروەها ئەوانش کە بەڵێنتان پێدراوە لە ماڵە موسڵمانێکیش زیاترمان بەدی نەکرد. وترکنا فیها آیەتا للذین یخافون العذاب الألیم پاشان ئەو شوێنەمان بە شێوەیەک کاول کرد کردمانە پەند و بەڵگە بۆ هەموو ئەو کەسانەی لە سزای بەئێشی ئێمە دەترسن ئینجا وەیل و ئاه و ناڵە بۆ ئەوانەی کە ڕێبازی کوفر و خودانەناسییان گرتۆتە بەر لەو ڕۆژەی کە هەڕەشەیان لێکراوە و بەم زوانە پێش دێت.